نوری نەمر بەر لە پێغەمبەرایەتیش وەک پێغەمبەرێک ژیاوە دەستپاچی ئەگەر سەرنجێک لە سیرەی بۆنخۆشی حەزرەتی مستەفا سەڵ لە هەواڵەی وەسەر لەم بدەین دەبینین کە هەموو قۆناغەکانی منداڵی و لاوی و پێگەیشتنی وەک پێشەکی و پلیکانە ڕێخۆشکەر بوون بۆ قۆناغی پێغەمبەرایەتیەکەی بەڕادەیەک کاتێ پەیامەکەی ڕاگەیان ئەوانەی لە نزیکەوە دەیان ناسی یەکسەر ئیمانیان پێهێنا ئەو ڕاستگۆیەی کە هیچ کات وتەیەکی درۆی لێ نەبیستراوە ئێستا لە بارەی خواوە قسە دەکات و دەڵێ نێراوی خوام جا چۆن دەگونجێ مرۆڤێک تاکە درۆیەکی لە بچووکترین ئیش و کاریدا نەکردبێ ئێستا درۆ لە بابەتێکی وەها مەزن و گرینگدا بکات و ئەو کارەش پەیوەندی بە خواوە هەبێت ئەمە شتێکی مەحاڵە بەڵێ ئەمە بیرکردنەوەی مرۆڤی ئەو سەردەمە بوو گەر هەمووشیان نەبێت ئەوانەیان کە عینادی و حەسوودیان وەلا نابوو زوو بە زوو ئیمانیان پێدەهێنا ڕاستە ئەو سەردەمی ئەوی تێدا دەژیا سەردەمی نەفامی بوو بەڵام دەبێت ئەو ڕاستێ لای هەمووان ڕوون بێت کە ئەم پەسن و ناساننا ناوێک بوو لە ژیانی ئەو کەسانە نرابوو کە لە دەرەوەی زەمەنە تایبەتەکەی ئەودا دەژیان، دەنا پێغەمبەری خودا هەرگیز لە نەفامیدا نەژیاوە. ئەو کەسێکی ئەمین بوو. هەمووانیش بەم سیفەتەوە دەیانناسی. بۆ نموونە، دەتەوێ بۆ گەشتێک بڕۆیت و بەنیازی تا دەگەڕێیتەوە خێزانەکەت بە کەسێکی ئەمین بسپێری. بەبێ دوودڵی ئەتوانی لای محەممەدی ئەمین بەجێی بهێڵیت و دڵنیا بیت لەوەی تا کاتی گەڕانەوەت چاو بەرز ناکاتەوە تاکوو بۆی بڕوانێت. ئەگەر پێت خۆش بوو ماڵ و سامانەکەت لای کەسێک دابنێیت، ئەوا یەک سات تووشی دڵەڕاوکێ نابیت کە بچیت ماڵەکەتی پێ بسپێری و دڵنیا بیت کە تۆزقاڵێکی تووشی زیان نایەت و بە چاکترین شێوە بۆتی دەپارێزێت. ئەگەر ویستت شتێکت بە تەواوی و بە یەقینی لە هەر کاروبارێکدا بۆ دەرکەوێت و ڕاوێژ بە کەسێک بکەی، ئەو کات دەبێ بە زوویی خۆت بگەیەنیتە ڕاستگۆی ئەمین. بۆ ئەوەی گوێی لێ بگری و بابەتەکە لەبەر ڕووناکی وتەکانی ئەودا هەڵبسەنگێنی چونکە لە ژیانیدا تەنها درۆیەکیش چییە بە دەمیدا نەهاتووە ئایا بەڵگەت لەسەر ئەمە دەوێ زۆر باشە ئەوە تا سەر دەکەوێتە سەرگردی سەفا و لە خەڵکەکەی دەوروبەری دەپرسێت ئەگەر هەواڵتان بدەمێک کە کۆمەڵێک سوارە و شەڕکەر لە پەنای ئەو شاخەدان و خەریکە هێرشتان بۆ دێنن ئایا بڕوام پێ دەکەن هەمویان بە یەک دەنگوتیان بەڵێ بڕوات پێ دەکەین چونکە هەرگیز درۆمان لێ نەبیستووی. لە نێو ئەو خەڵکەدا کەسانێکی وەک عوتبەی کوڕی ڕەبیعە و وەلیدی کوڕی موغیرە و ئەبو جەهل و هەندێکی تریش لە دوژمنانی دین هەبوون کە وەڵامیان دایەوە و بڕوایان پێ کرد هەموو دانیاننا بە ڕاستگۆیی و ئەمینی و ڕاستڕەوی ئەودا. ئەو دەمەی لە سکی دایکیدا بوو، باوکی کۆچی دوایی کرد. کە تەمەنی گەیشتە شەش ساڵان، دایکیشی وەفاتی کرد. ئەوجا عەبدولموتەڵیبی باپیری بردیە لای خۆی. کاتێک بووە هەشت ساڵان باپیریشی مرد. هەر وەک بڵێی قەدەر لە هەموو شتێک دای دەماڵێ و سازی دەکرد تاوەکو هەموو کار و فەرمانەکانی بە خوای گەورە بسپێرێ. هەر کەسێک پارێزگاری و سەرپەرشتی کردنی ئەوی بگرتایەتە ئەستۆ، زوو بە زوو ماڵئاوایی لە ژیان دەکرد. وەک بڵێی بە دەرکەوتنی نهێنی ئەحەدیەت لە دووتوێی نووری تەوحیددا، ڕاستەوخۆ بە کردەیی چاودێری و پارێزگاری خوای گەورەی بیر دەخرایەوە. بەڵێ ئەو دەبوو کەلیمەی تەوحید و ڕستەی حسبنا اللە هەر لە دەستپێکی ژیانیەوە بکاتە وێردی زمانی و لە قوڵایی ویژدانیدا هەست بە واتاکانی بکات هەر بۆیە پێویست بوو هۆکارە ڕواڵەتیەکان تێکڕا بە جارێک دەست بکێشنە دواوە و لە کار بکەون جا هەرواش بوو عەبدوڵڵا کە بە واتای بەندەی خوا دێت و ئامینەش کە بە مانەی ئافرەتی ڕاسپاردەناس و دروست دەهات، ناوی ئەو باوک و دایکە بەڕێزە بوون کە بوونە هۆکاری هاتنە دنیای سەروەرمان. بەڵێ، ئەو لە دایکێکەوە هاتبووە دنیا کە سەرچاوە و ئەمینداری ئەمنیەت بوو، ناوی باوکی ئەم زاتەیش کە بەر لە پێغەمبەرایەتیش سەرفراز بوو بە بەندەگی، واتە بەندەی خوای دەگەیاند. هەڵبەت هیچ کام لەمانە رێکەوت و لەخۆوە نەبوون، بەڵکو بە گوێرەی نەخشەسازی و تەقدیری ئیلاهی روویان داوە. بەبێ دایک و باوک گەورە بوون. ئەو بەبێ دایک و باوک گەورە بوو. کۆڵێکی قورس و فەرمانبەرییەکی زۆر گرنگ چاوەڕێی دەکرد. بۆیە دەبوو هەر لە سەرەتاوە خۆی بۆ ئامادە بکات. دەبوایە بگاتە چڵەپۆپەی تەوەکول و ئامادەباشی بێ بۆ ڕووبەڕووبونەوەی هەموو کێشەکان ئەوەتا خوای گەورە پاراستی لە دەوڵەمەندیەکی زۆر کە بەرەو خۆ بەزلزانینی ببات هەروەک چۆن بە دووریشی گرت لە هەژاریەکی ڕیسواکەر کە تووشی کەساسی و زەبونی بکات خوای گەورە خۆی بە مرۆڤێکی مامناوەند و ڕاستڕەو دروستی کردووە و لە گشت قۆناغەکانی ژیانیدا لە زیادڕەوی و کورد بڕی پاراستویەتی زۆر گرنگە بۆ پێشەوایەک بەم جۆرە ڕۆژگارە ناهەموارانەدا تێپەڕێ پێویست بوو مانای هەتیوی زۆر بە باشی تێبگات تاکو لە گەڵ بەردەستەکانیدا وەک باوکێکی بە سۆز و دلۆڤان ڕەفتار بکات هەر کەسیش بێ دایک و باوکی چەشتبێ دەتوانێت ببێتە باوکێکی بەزەی و بە سۆز بۆ نەتەوەکەی. هەروەها پێویست بوو تامی هەژاری و نەداریش بچێژێ تاوەکو هەست بە گیروگرفتی ئەوانە بکات کە هەڵدەستێ بە بەڕێوەبردنی لایەنەکانی ژیانیان. بەم جۆرە خۆ ڕەوشتی یارمەتیدانی هەژارە بێنەواکان و دەستێنان بە سەریاندا و بەخێوکردنیان و بایەخپێدانیان لەو ئاکارە بەرزانەی پێغەمبەری خوا بوون کە ڕەگ و ڕیشەیان دەگەڕایەوە بۆ ئەم قۆناغەی ژیانی. بەڵێ ئەو خۆی چاکەتیوی چەشتبوو. لەو ئاوەی نۆش کردبوو. هەواکەیشی هەڵمژیبوو، بۆیە تەنانەت کاتێکیش گەیشتە لوتکە، دەستبەرداری ئەم خۆ ڕەوشتە جوانانە نەبوو، ئەو ژیانە ساکارەی هەروا مایەوە. لە هەموو ژیانی دیا دڵی هەتیوێکی نەڕەنجاندووە، هەر کەسێک داوای شتێکی لێ کردبێ، دەستی بە ڕوویدا نەناوە و تەریقی نەکردووەتەوە، چونکە پەروەردگاری فێری ئەم ڕەوشتە جوانەی کردووە و لەسەر ئەم ئاکارە پەروەردەی کردووە. ئەی نەیبینیت هەژاریت و دەوڵەمەندی کردیت؟ کەواتە تۆش ئەی پێغەمبەر، ئەی ئیماندار، هەتیو مەچەوسێنەرەوە، دڵی سواڵکەر مەڕەنجێنە، بەڵکو دەربارەی ناز و نیعمەتەکانی پەروەردگارت هەمیشە بدوێ و باسیان بکە. هەر کاتێ ئەم سورەتە دەخوێنمەوە بێ باوکی خۆم، لەگەڵ ئەوەشدا کە باوکم چەندین ساڵە وەفاتی کردووە، لە حزوری پێغەمبەری خوادا صلی اللە علیە وسلم، وەک شەفاعەتکارێک دەردەبڕم و بەو ئومێدەی منیش لە بەر دەرگاکەی وەدەرنەنێ، عەرزی حاڵم دەکەم و دەڵێم، وا ئەمە شەتیوێک لە بەر دەرگاکەتدا. چی دەبێ؟ لە بەر دەرگاکەت دەری مەکە. لە لای عەبدولموتەڵیب. دەمێک بوو باپیری نووری پێغەمبەرایەتی تیا بەدی کردبوو، چونکە هەموو ئەو ڕۆژانەی لەگەڵیدا دەژیا، ڕۆژانی پڕ پیت و بەرەکەت بوون. ئەوەتا لەگەڵ خۆیدا بۆ کۆڕی پیاوماقووڵانی دەبرد و ڕێزی شاییستەی لێ دەنا. دوور نییە ڕزگارکردنی مرۆڤایەتی لەناو چاوانیدا بەدی کردبێ، چونکە لە نیگا و ڕوانینەکانی پێغەمبەری خودا صلی اللە علیه و سلم هێندە ئاماژەی قووڵ و ناوەڕۆکی واتادار هەبوون، ئەستەمە لە یەکێکی تردا بوونیان هەبێت. لەوانەشە ئەو هەواڵانەی لە لوئەیەوە بیستبێ، کە یەکێکە لە باپیرەکانی و لەبارەی دەرکەوتنی پێغەمبەرێک لە نەوەی خۆیەوە گێڕاویەتیەوە. پێدەچێ بەهۆی ئەم مزگێنیەوە نیشانەکانی پێغەمبەرایەتی تێدا بەدی کردبێ و ئەمە بووبێتە هۆکاری ئەو هەموو خۆشەویستی و هۆگریەی هەیبووە بۆ کوڕەزاکەی، بەڕادەیەک کە غیرەی لە چاوی خۆیشی دەکرد بەرامبەری. ئەم پیاوە مەزنە کاتێک وادەی مەرگی هاتە پێش، زۆر غەمگین بوو بە گوڵ دەگریا چونکە ئیتر نەیدەتوانی محەمەدەکەی لە ئامێز بگرێ و بیگوشێ بە خۆیەوە بڕوانن ئەو پیاوەی لە هێرشی سوپای ئەبرەهەدا بۆ سەر شاری مەکە چاوی نەتروکاند و لە جەنگی فیجاریشدا کە جەنگێکی چەند ساڵە بوو دژی چەندین خێڵ چاوەکانی ئەسرینێکیان نەڕژاند کەچی ئێستاکە ئەم پیاوە گەورەیە هەر وەک منداڵێکی بچووک لە تاو دوا ساتەکانی جێهێشتنی کوڕەزا بەختەوەرەکەیدا بە کوڵ دەگری. بەم شێوەیە بە مردن و ماڵئاوایی کردنی لە ژیان، سەرپەرشتی و پارێزگاری عەبدولموتەڵیب کۆتایی هات. دەبوایە گەوهەر و مرواری بوونەوەران بدرێتە دەستی ئەبوتالیبی مامی. ڕۆیشتنی بۆ لای ئەبوتالیب ئەبوتالیبی مامیشی پەیمانەکەی خۆی بردە سەر. نزیکەی چل ساڵ پێغەمبەری خوای گرتە خۆی و بوو بە پاڵپشت و یارمەتیدەری. بەڵام ئەم چاکەیەی بێ بەرامبەر نەمایەوە. چونکە خوای گەورە کوڕێکی وەک ئیمامی عەلی ڕەزای خوای لەسەر بێ پێ بەخشی ئەمە جگە لەوەی کەنەوەی هەر پێغەمبەرێک لە پشتی خۆی دەبێ کە چینەوە وەچەی پێغەمبەری سەروەرمان لە ڕێگەی حەزرەتی عەلیەوە بەردەوام دەبوو. لەم بارەیەشەوە ڕیوایەتێک لە پێغەمبەرمانەوە هاتووە حەزرەتی عەلی نوێنەری لایەنی ویلایەتی پێغەمبەری خوا بوو، لەم ڕووەوە ئەو بە گەورە و سەرتاجی هەموو ئەولیاکان دەژمێردرێ، تاکوو ڕۆژی قیامەتیش خواناسان و شوێنکەوتووانی هەموو تەریقەکان زۆر بە ڕێز و شکۆوە یادی ئیمام دەکەن و شوێنی دەکەون. حەزرەتی عەلی کە شاهی مەردان و حەیدەری کەڕاڕ و زاوای پێغەمبەرە، وەک بڵێی خەڵاتی خوای گەورە بوو بۆ ئەبوو تاڵیب لە پاداشتی ئەو چاکانەی بەرامبەر پێغەمبەری خوا نواندی. ئەبوو تاڵیبیش هەر وەک عەبدولموتەڵیبی باوکی تەنها هۆکارێکی ڕواڵەتی بوو، دەنا خوای گەورە سبحانە وتعالی خۆی پارێزەر و چاودێری ڕاستەقینەی ئەو بوو خۆی سەر و کاری دەکرد و فەرامۆشی نەدەکرد. لە کاتێکدا خوای گەورە ئەم کەسایەتیە ناوازەیەی بەرز دەکردەوە بۆ پلە و مەقامی نبوەت، کۆمەڵگەیشی ئامادە کرد بۆ وەرگرتن و قەبووڵ کردنی ئەو پێغەمبەرە، ڕۆژ دوای ڕۆژ نیشانەکانی پێغەمبەرایەتی خۆریان لەسەر هەڵدەهات و ئاشکرا دەبوو تا ئەوەی حەزرەتی محەمەد درودی خوای لێ بێ بوو بەو کەسایەتیەی کە هەموو خەڵک باسیان دەکرد و دەیان ناسی. نوری نەمر.